بسم اللە الرحمن الرحیم بە ناوی خوای میهرەبان و بەخشندەی نیعمەتی گەورە و بچووک. الف لام میم را خودا ئەو خودایە ئاسمانەکانی بەرز کردوونەتەوە بەبێ کۆڵەکە گەرێ ئێوە بیان بینن غاڵب و خاوەن فەرمانە بەسەر عەڕشدا و خۆر و مانگی ڕام کردووە بۆ هاتوچۆ و هەر کام لەوانە تا ماوەیەکی دیاری کراو ئەگەڕێن هەموو کارێ تەدبیر ئەکات ئایەتەکان تەفسیل ئەدات بەڵکو بیر بکەنەوە لە توانی خودا و ئیمان بێنن کە زیندووە کرێنەوە و بە خودای خۆتان ئەگەن. ان فی ذلک لآیات لقوم یتفکرون. خودا خودایەکی وەهایە زەوی ڕاکێشاوە و چەند کێوی دامەزراو و چەند ڕووباری تیا دروست کردووە و لە هەموو بەر و میوەیێ جووتێکی دروست کردووە وەک ترش و شیرین، زەرد و سوور، گەورە و بچووک، هەتا دوایی، بە شەو ڕۆژ داپۆشێ و دنیا تاریک ئەکات، ان فی ذلک لآیات لقوم یعقلون. لە زەویدا چەند پارچەیەک هەن دراوسێی یەکن کەچی یەکێکیان بە پیتە و یەکێکیان بێ پیت هیوا هەیە خوێی هەیە و هیوا هەیە بێ خوێیە هەتا دوایی هەروەها باغی ترێ و کشتوکاڵ و دارخورما هەیە هەندێ لەو دارخورمایانە یەک بنجیان هەیە و هەندێکیان دوو بنجیان هەیە چونکە قسەی ئەوان زۆر جێگەی سەرسڕمانە کە ئەڵێن، ئایا ئەگەر ئێمە بمرین و بڕزێین و ببین بە خۆڵ سەر لە نوێ دروسەکرێینەوە؟ ئەوانە ئیمانیان بە خودای خۆیان نییە بۆیە باوەڕ بە زیندووبوونەوە ناکەن، ئەوانە بەهۆی ئەوەوە کە هەمیشە گومڕاهن ڕۆژی قیامەت زنجیر ئەخرێتە ملیان، ئەوانە هاوڕێی ئاگرن و هەتا هەتایە لەو ئاگرەدا ئەمێننەوە. وَإِنَّ رَبَّکَ لَشَدِیدُ العِقَابِ. ئەوانە پەلەت لێ ئەکەن بۆ هێنانی سزای خودا بەسەریاندا پێش خۆشی و سەلامەتی، لەگەڵ ئەوەدا کە پێش ئەوان تۆڵە لە تاوانباران سەنراوە، بەڵام ئەوان پەندیان لێ وەرناگرن، بەڕاستی خودا لە گوناهی خەڵک ئەبورێ ئەگەرچی ئەوان ستەم لە خۆیان ئەکەن، بەڕاستی خودای تۆ سەختگیرە. ولکل قوم هاد. کافرەکان ئەڵێن، ئەوە بۆچی ئایەتێکی وەک ئایەتەکانی موسا و عیسای لەلایەن خوداوە بۆ نانێررێ، تۆ وەک پێغەمبەرانی تر تەنها بۆ ئەوە نێرراوی خەڵک لە سزا بەترسێنی و ئایەت ناردن بەدەستی خودایە، بێگومان بۆ هەموو قەومێ پێغەمبەرێک ئەنێررێ کە ڕێگای ڕاستیان پیشان بدا. هەر ئەو ئەزانێ منداڵانی ئافرەت چەندێک کەم ئەکات و چەندێک زیادەکات هەموو شتێ لای خودا ئەندازەیەکی دیاری هەیە نە لێی زیادەکات و نە لێی کەمەکات. عالم الغیب والشهادة الکبیر المتعال. هەر خودایە ئاگای لە پەنهان و لە ئاشکرا هەیە و هیچی لێ ون نابێ. هەر ئەوە گەورە و دوور لە خەوش و کەم و کووڕی. یەکسانە لای خودا ئەوەتان بە پەنامەکی قسە لەگەڵ نەفسی خۆی بکات و ئەوەتان بە ئاشکرا قسە لەگەڵ خەڵک بکات و ئەوەتان شەو خۆی بشارێتەوە و ئەوەتان بە ڕۆژدا دەرکەوێ. خودا ئاگای لە هەموو هەیە. له معقبات من بين يديه ومن خلفه يحفظونه من أمر الله هەیە بۆ ئەو ئینسانەی لە ئایەتی پێشوودا باس کرا چەندین فریشتە لە بەر و لە دواوە واتە لە هەموو لایەکەوە قسە و کرداری لای خۆیان تۆمارەکەن و هەر کاتێ کە گوناهێکی کرد لە سزای خودای ئەپارێزن بەوە کە لە خودا ئەپاڕێنەوە لێی خۆش ببێ یا سزادانی دوا بخا بۆ ڕۆژی قیامەت. ئەو کەسانەی بانگ لە غەیری خودا ئەکەن، بانگلێکراوەکان نایەن بە دەنگیانەوە و مەبەستەکانیان بۆ جێبەجێ ناکەن، مەگەر وەکو ئینسانێکی تینوو کە هەردوو لەپی دەستی پان بکاتەوە بۆ لای ئاو و داوای لێ بکا بگاتە دەمی و ئەویش بە گوێی ناکات و ناگاتە دەمی، چونکە شتێکی جەمادە و نابیسێ، بێگومان دوعای کافران لە گومڕاهی و زەرەرمەندی بەولاوە نییە. تۆ بڵێ ئایا کۆر و چاوساغ وەک یەکن؟ یاخۆ تاریکی و ڕووناکی وەک یەکن؟ یاخود چەند هاوبەشێکتان بۆ خودا بڕیار داوە کە گوایە وەک خودا شت دروستەکەن و پاشان مەخلوقەکانی خودا و ئەوانتان لێ گۆڕاوە کە ئەوانە هەرگیز ناتوانن هیچ دروست بکەن تۆ بڵێ هەر خودایە دروستکەری هەموو شتێکە و هەر ئەو تاک و تەنیا و بە دەسەڵات و توانایە کذلک یضرب اللە الامثال خودا ئاو لە ئاسمانەوە نازڵ ئەکات و باران ئەبارێنێ جا شیوەکان لافاوێن لێ هەڵەستێ هەر شیوێ بە ئەندازەی خۆی و ئەو لافاوە کەفێکی بەرز هەڵەگرێ هەروەها کەفێکیش هەڵئەگرێ لە ماددەی مەعدەنێ کە ئاگری بۆ هەڵئەگیرسێنن و خشڵ و قاپ و قاچاخی لێ دروسەکەن خودا ئاوەها وێنەی حەق و بەتاڵ ڕوونەکاتەوە بۆتان جا ئەوەی کە کەفی ڕووتە بە بێ سوو دەڕوات و ئەوەیش قازانجی ببێ بۆ ئادەمیزاد وەکوو ئاوی پاک و ساف بۆ زەوی و زار یا ماددەی مەعدەنی ئەوە لە ئەرزا ئەمێنێتەوە خودا ئاوەها نموونەکانتان بۆ ڕوون ئەکاتەوە. للذین استجابوا لربهم الحسنی بۆ ئەوانەی بگوێی خودای خۆیانیان کردووە پایی باش هەیە، ئەوانەیش کە بگوێیان نەکردووە حاڵیان ئەوەندە خراپە بێ ئەگەر هەرچی لە زەویدا هەیە موڵکی ئەوان بێ و ئەوەندەی تریشی لەگەڵ بێ ئەیدەن لە فیدیەی خۆیاندا بۆ ڕزگاربوونیان لە سزا ئەوانە لە ڕۆژی قیامەتدا حیسابێکی خراپیان هەیە و جێگایان دۆزەخە کە خراپترین جێگای ئارامگرتنە. جا ئایا کەسێ بزانێ ئەوەی بۆ تۆ نێرراوەتە خوارەوە لە لایەن پەروەردگارتەوە حەقە و ڕاستە و پەیڕەوی بکات وەکو کەسێکە کێر بێ و حەق لە بەتاڵ جیا نەکاتەوە حاشا وەکو یەک نین بەڕاستی تەنها خاوەن عەقڵەکان بیرەکەنەوە. الذین یوفون بعهد اللە ولا ینقضون المیثاق. ئەوانەی عەهدی خودا جێبەجێ ئەکەن و پەیمان تێک نادەن. ئەوانەیش کە سەبرەکەن لەسەر زەحمەتی دەستلێهەڵگرتنی حەرام و بەجێهێنانی واجبات لە پێناوی ڕەزامەندی خودای خۆیاندا و نوێژەکەن و لەو ڕۆزیەی پێمان داون بە پەنهانی و بە ئاشکرا لە ڕێی خودادا سەرفەکەن و بە کردەوەی چاک خراپە لە خۆیان دوورەخەنەوە ئەوانەن ئەنجامی پیرۆز و ئارامگای باشیان هەیە. ئارامگایان بەهەشتی هەمیشەییە کە ئەچنە ناوی، خۆیان و هەر کەسێ چاک بێ لە باوک و باپیران و هاوسەر و نەوەیان و فریشتەکان ئەڕۆنە لایان، هەموو دەرگاکانیان لە ڕوودا کراونەتەوە. سلام علیکم بما صبرتم. ئولائیک لهم اللعنە ولهم سوء الدار ئەوانەیش کە پەیمانی خودا هەڵەوەشێننەوە پاش بەستنی و ئەوەی کە خودا ئەمری بە ڕاگرتنی کردووە ڕایناگرن و ئەیبڕن و خراپە ئەکەن لە زەویدا بۆ ئەوانە نەفرین هەیە لەلایەن خوداوە و لە دواڕۆژیشدا ماڵێکی خراپ مەنزڵگایانە قل ان اللە یضل من یشاء ویهدی الیه من اناب. کافرەکان ئەڵێن، ئەوە بۆچی محەممەد لەلایەن خوداکەیەوە ئایەت و نیشانەیەکی گەورەی بۆ نایێ؟ بڵێ، خودا هەر کەس گومڕا بکات ئەیکات و هەر کەس هیدایەت بدات ئەیدات. خودا ئەوانە هیدایەت ئەدات کە دڵیان لەسەر گەڕانەوەیە بۆ لای خودا. الذین آمنوا وعملوا الصالحات طوبی لهم وحسن مآب. ئەوانەی ئیمانیان هێناوە و کردەوەی چاکیان کردووە خۆشە بە حاڵی ئەوانە، جوانترین جێگا و باشترین دواڕۆژیان هەیە. هەروەک ئەو پێغەمبەرانەی پێش تۆ ڕەوانەمان کردوون تۆیشمان لەناو ئوممەتێکدا ڕەوانە کرد کە پێش ئەوانیش چەند ئوممەتی تر ڕابووردوون، بۆ ئەوەیشمان ناردوویت ئەو قورئانەیان بەسەرا بخوێنیتەوە کە وەحیمان کردووە بۆت، ئەو ئوممەتە ئینکاری خودای میهرەبان و تەنیایی ئەو خودایە ئەکەن، جا تۆ پێیان بڵێ، هەر ئەو خودایە خودای منە، هیچ خودایەک نییە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ ئەو نەبێ، پشت هەر بەو ئەبەستم و حتى يأتي وعد الله إن الله لا يخلف الميعاد ئەگەر قورئان کێوەکانی پێ بجوڵێنەوە و بکەونە هاتوچۆ یا زەوی پێ لەت لەت بکرێ لە ترسی خودا یا قسەی پێ بکرێ لەگەڵ مردووان و ئەوانیش بیبیستن و بیخوێننەوە ئەو کافرانە هەر ئیمان ناهێنن دەواز لەوانە بێنە خودا توانی بەسەر هەموو شتێکدا هەیە و دەسەڵات هەر هی ئەوە. ئایا موسڵمانەکان دڵنیا نەبوون و نازانن کافرەکان ئیمان ناهێنن؟ نازانن ئەگەر خودا مەیلی لێبێ هیدایەتی هەموو ئادەمیزاد دەدا؟ بەڵام ئەوە عادەتی ئەو نەبووە و نابێ. ئەو کافرانە بەهۆی کوفرەکەیانەوە هەمیشە سزایەکیان تووشە بێ کە ئەدات بە تەپڵی سەریاندا. ئەو کافرانە چەند هاوبەشێکیان بۆ خودا داناوە، دە تۆ پێیان بڵێ، ئادەی ناوی ئەو هاوبەشانە بێنن بزانین چین و چ کارەن، یا هەر باسی شتێک ئەکەن بۆ خودا کە گوایە ئەو نایزانێ و ئاگای لێ نیە کە ئەوەیش مەحاڵە، یا هەر بە قسەی ڕووتی بێ مەعنا ناوتان ناون هاوبەش، نەخەیر ئەو کافرانە قسەی بێ مەعنا و فڕوفێڵیان لا جوان کراوە و ڕێگای ڕاستی خودایان لێ گیراوە، بێگومان کەسێ خودا گومڕای بکات کەس نیە ڕێگای ڕاستی پیشان بدات. وعقبی الکافرین النار. نموونەی ئەو بەهەشتەی بەڵێنی پێدراوە بە لەخوا ترسەکان بەهەشتێکی ئەوتۆیە چەندین جۆبار بەناویا ئەڕوا و خۆراکی بەردەوامە و سێبەریشی هەروەها ئەم بەهەشتە پاداش و دواڕۆژی ئەو کەسانەیە لە خودا ئەترسن دواڕۆژ و سەرنجامی کافرانیش ئاگرە. الیه ادعوا و الیه مآب. ئەوانەی لەمەو پێش کیتابمان بۆ ناردوون و موسڵمان بوون شادمانە بن بەو قورئانەی نازڵ کراوە بۆ سەر تۆ، لە کافرەکانیشدا هیوایان هەیە ئینکاری هەندێک لە قورئانەکەن، تۆ پێیان بڵێ، من تەنها ئەمری ئەوەم پێکراوە خودا بپەرستم و هاوبەشی بۆ دانەنێم و خەڵک هەر بۆ لای ئەو بانگەکەم و گەڕانەوەی منیش هەر بۆ لای ئەوە. هەر بەو جۆرە کە کتێبەکانی پێغەمبەرانی پێشوومان نازڵ کرد، هەر وایش حوکم و فەرمانی ئایینی ئیسلاممان نازڵ کرد بە زوبانی عەرەبی. جا ئەگەر پاش ئەم زانیارییەی بۆت هاتووە، دوای ئارەزووی بەتاڵی کافرەکانی دەوروبەرت بکەوی، ئیتر لە لایەن خوداوە هیچ دۆست و یارمەتیدەرێکت نابێ و هیچ کەس ناتپارێزێ لە سزا و ئازار. بەڕاستی پێش تۆ چەندین پێغەمبەرمان ڕەوانە کرد و ژن و مناڵیشمان دابوونێ، واتە، ئەوانیش ئادەمی زاد بوون وەک بنیادەمەکانی تر، هیچ پێغەمبەرێک بۆی ڕەوا نەبووە و ناتوانێ ئایەتێک یا موعجیزەیەک بێنێ کە خەڵکەکەی دەوروبەری داوایان لێ کردبێ بە ئیزنی خودا نەبێ، هەروەها بۆ هەر ماوەیەکیش کتێب و حوکمێک هەیە لەلایەن خوداوە بۆ بەرەی ئادەمیزاد. کە وەعدەمان داوە بە کافرانی بگەیەنین یا بتمرێنین پێش ئەوەی بیبینی و چاوت پێ نەکەوێ لە هیچ کام لەم دوو حاڵەدا شتەکە ناگۆڕێ تۆ تەنها ڕاگەیاندنت لەسەرە و ئێمەیش حیساب و تۆڵە سەدنەوە کەواتە گوێ مەدە بەوانەی ئیمان ناهێنن و پەلەت نەبێ بۆ سزادانیان. ئەیخەینە سەر وڵاتی موسڵمانان؟ واتە نابینن ئاینی ئیسلام پەرەئەستێنێ؟ بێگومان خودا فەرمان ئەدا بە سەرکەوتنی ئیسلام و کەس ناتوانێ فەرمانی ئەو ڕەد بکاتەوە و تێکی بدات. خودا بە گورجی حیساب لەگەڵ کافران ئەکات. وقد مکر الذین من قبلهم فللە المکر جمیعا یعلم ما تکسب کل نفس. وسیعلم الکفار لمن عقبی الدار. بەڕاستی کافرەکانی پێش ئەوان فڕوفێڵی زۆریان لە پێغەمبەران و لە پەیڕەوەکانیان کرد هەرچی مەکرە هی خودایە چونکە مەبەست لە مەکر کردنی کەسێ لە کەسێکی تر ئازاردانیەتی و ئازاردانی ڕاستەقینەیش بە دەستی خودایە و کەس ناتوانێ مەکر و فڕوفێڵ لە خودا بکا هەر نەفسێ هەر کارێ بکات خودا پێێ زانێ و پاداش یا سزای بۆ ئامادە ئەکات. کافرەکان ئەڵێن، تۆ ڕەوانە نەکراوی و فروستادەی خودا نیت، تۆ بڵێ، خودا بەسە بۆ شاهیدی لە نێوان من و ئێوەدا و ئەو کەسەیش کە بە ئیعجاز و گەورەیی و پایە بەرزی قورئان ئەزانێ. ئەنەسی کوڕی مالیک ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، خوای گەورە دۆستانێکی هەیە لە خەڵک وتیان، ئەی پێغەمبەری خودا ئەوانە کێن؟ فەرمووی، ئەوانە ئەهلی قورئانن، کەسانێکی نزیک و تایبەتن لە لای خودا. خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس، قورئانی پیرۆز بە دەنگی محمد صدیق المنشاوی خوێندنەوەی فەضائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە صدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محمد شێخ سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.